بیرەوەرێکانی چارلی چاپلن. وەرگێڕانی لە ئینگلیزیەوە، ئەمین شوان. خوێندنەوەی یاسین قادر بەرزنجی هەواڵ عوسمان. ئەڵقەی دەیەم. کە بەیانی لە خەوە سام و چاوم بە دەوری خۆما گێڕا لە بێدەنگیەک یەکجار قوڵ بەو لاوە هیچی تر نەبوو. بەڵام هەموو ژوورەکە بست بە بست هەر وێنەی دایکم. پاش نەختێک پیرەژنەکە هاتە سەرەوە و بە میهرەبانییەوە وتی. ڕۆڵە، تا ژوورەکە بەکرێ ئەچێ ئەتوانی بمێنیتەوە و ئەگەر برسیشت بوو خێرا ئاگادارم بکەیتەوە. منیش سوپاسم کرد و پێم وت کە سێدنی بەم زووانە دێتەوە و هەر کرێیەک لەسەرمان بێ دەیدا. بەڵام هەرچەندم کرد لە ڕووم نەهات داوای خواردن بکەم. دڵم بڕوای نەدا بچم بۆ لای دایکیشم و هەرچەند ئارەزووی دیدەنیم دەکرد، پێم ڕێی دا نەدەگرت. بەڵام لە پیرەژنی خاوەن ماڵەکەم بیست کە ئەو دکتۆرەکەی بینیوە و لەوەوە زانیویە کە وا نێرراوە بۆ نەخۆشخانەی کەن هێڵ کە بە تایبەتی بۆ تیمارکردنی ئەو نەخۆشخانە تەرخان کراوە کە نەخۆشی دەماریان هەیە. ئەمە نەختێ سەبووری بە دڵم بەخشی، چونکە ئەم نەخۆشخانەیە بیست میل دوور بوو. بە ئاسانی نەمدەتوانی بۆی بچم. جگە لەوەی کە سێدنی لە هاتنەوەدا بوو، لەگەڵ ئەودا دەمتوانی نەختێ تین بۆ خۆم بهێنم و توانای بینینی دایکم بەو شێوەیە هەبێ. ئیتر بەیانیان زوو، بێ خشپە لە ماڵ دەردەچووم و تا درەنگانێک، نەدەهاتمەوە. خواردنیشم هەر چۆنێک بێ هەر پەیدا دەکرد و ئەگەر جەمێکیش نەبوایە زۆر بە هەندم نەدەگرت. بەرەبەیانێک لە کاتی دەرچووندا پیرەژنەکە گرتم و لێی پرسیم. نانت خواردووە؟ من سەرم ڕاوەشاند و ئەویش وتی. ئەی بۆ دەنگ ناکەی؟ ئینجا دامێ پێش خۆی. مەسەلەی بەسەرهاتەکەی دایکم بە ماڵی مەککارتیش نەوت و زۆر بە وریاییەوە خۆم لە هەموو خەڵک بە دوور گرت. وا لەو ڕۆژەوە کە دایکمی تێدا نەخۆش کە و هەفتەیەک ڕادەبوورێ. خۆم لەگەڵ جۆرە ژیانێکا ڕاهێناوە کە نە خۆشە و نە زۆر ناخۆشیشە. ئێستا لە هەموو شتێ زیاتر دڵم لای پیرێژنە خاوەن خانووەکەیە چونکە ئەگەر بێت و سێدنی بەم زووانە نەیەتەوە زوو یان درەنگ ناچارە کاربەدەستانی گەڕەکەکە لەبارەی وەزعی منەوە ئاگادار بکاتەوە. ئەوانیش دیسانەوە دەمنێرنەوە بۆ هەتیوخانەکەی هانۆێڵ. بۆیە هەتا بۆم دەکرێ خۆمی پێ نیشان نادەم و جار جارەش هەر لە دەرەوە دەنووم. هەندێک دار شکێن لە پشتیرێکی پشتی شەقامەکەوە کاریان دەکرد، خۆم لەگەڵیاندا کرد بە برادەر. کارەکەیان بریتی بوو لە بڕینەوەی دار و شەقەکردنی ئینجا کردنی بە باوەش باوەش بۆ سووتاندن. هەر باوەشیان دەدا بە نیو پەنی. زۆر جار دەچووم لە نزیکیانەوە ڕادەوەستام یان پاڵم دەدایە لایەکی دەرگایی پشتگیرەکەوە و چاوم دەبڕیە کارەکەیان. جارجارەش یارمەتیانم دەدا و ئەو پارچە دارانەی بۆم هەڵدەگیران دەبردنە بەردەمیان. نانیان بەبێ من نەدەخوارد. باژوەستا، کە ئێمە ئەم ناوەمان لێنابوو، کابرایەکی زۆر قسەخۆشی چاو تێری سەرو دڵ پاک بوو. گەلی منی خۆشدەویست لە ڕیزی سەرەوەی دانەکانی تەنها یەک دان مابوو بۆیە کە قسەی دەکرد پیاو بە ئاسانی تێی نەدەگەیشت و هەر بڵمەبڵمی دەکرد و دەتی هێنایە پێکەنین هەر کە کات دەگەیشتە دەوری نیوەڕۆ ڕووی دەکردە من و دەیگوت ئەرێ شێرە گەورە چۆن ئەم نیوەڕۆیە هەموو پێکەوە خۆمان بدەین لە فڵانە خواردن. لە باسکردنی خواردنەکانا شێوەیەکی تایبەتی هەبوو کە زۆرتر لە شیعر دەچوو ئینجا دوو پەنی دەدامێ و دەیوت، دای لە مامی خۆت نەکەوی وەک شێر ڕاکەوبای ئەم دوو پەنییە بێنە. کە دەمهێنا سفرەمان لێ دادەخست و پێکەوە وەکو یەک خێزان دەکەوتینە خواردن. جگە لەمە، ئەگەرچی هەرگیز چاوم لە هیچ پاداشتێک نەبوو، لە جیاتی یاریدەدان و بەردەستی کردنیان، باژ وەستا لە کۆتایی هەفتەدا شەش پەنسی بۆ خەرجی دەدامێ. لە ساعە حەوتی بەیانیەوە تا ساعە حەوتی ئێوارە یەک وچان کاریان دەکرد. زۆر جار لەمە درەنگتریش دەمانەوە. کە دەڕۆیشتن هەستم بە تەنیایی و دڵتەنگی دەکرد. سەرباری ئەمە، مەقۆمەقۆی قوتابخانە مێشکمی داگیر کردبوو. ئەمانیش جاربەجار لەبارەی قوتابخانەوە لێیان دەپرسیم. پشووی هاوین هاتە کۆتایی. ئاگام لێ بوو. لێم کەوتنە تەقە کە بۆ ناچمەوە بۆ قوتابخان. تا ناچار بووم بکەومە فێڵ. تا سەعات چوار و نیوی ئێوارە کە قوتابخانە تەواو دەبوو، لەملاولا خۆم مات دەدا ئینجا هێواش هێواش دەچووم بۆ لایان. بەڵام ڕابواردنی ئەو ماوە درێژە لەسەر جادە و لەم کۆڵان و ئەو کۆڵان یەکجاری پیاوی وەڕس دەکرد. نیوەشەوێکیان بەبێ خشپە بۆ ژوورەکەم خزام، کەچی دیار بوو پیرەژنی خاوەن خانوو خۆی بۆ مەڵاس دابوو. بانگی کردم و بە تووڕەییەوە وتی. لە ئێوارەوە چاوەڕێی تۆکەم. ئینجا تەلەگرافێکی دایە دەستم، کە کردمەوە سەیرم کرد لە سێدنییەوەیە و دەڵێ سبەینێ سەعات دە دەگەمە ئێزگەی واتەرلۆ، سێدنی. شتێکی ئەوەندە پڕ و پۆستە و ڕێک و پێک نەبووم کە هی ئەوە بم وەکو دوو پیا و نیو بچم بە پیری خەڵکەوە جلەکانم هەموو چڵکن و شڕوڕ بوون پێڵاوەکانم دەمیان کردبووەوە کڵاوەکەم تەپی بوو دەموچاوشتنیشم لە بۆڕی دارشکێنەکان نەبێ لە جێی تر بۆ نەدەکرا چونکە زۆرتر لەبەر ئەوەی خۆم لە پیرەژنە سەر ئاسنینەی خاوەن خانوو دەپاراست کەمتر پڕکێشی دەم و چاو شتنم لە ماڵەوە دەکرد. سێدنی گەیشتە جێ و کە بینیمی، بێ یەک و دوو هاواری کرد. ئەوە چی قەوماوە؟ بۆ وات لێ هاتووە؟ نەمتوانی نەختێ دان بە خۆما بگرم و هەواڵەکانی نەختێ زیاتر بە نەرمی پێ بڵێم بۆیە یەکسەر وەڵامم دایەوە، دایک، دایکم عەقڵی گۆڕا و بردیان بۆ نەخۆشخانە و ئێستا لەوێ نوستووە. بەسە زمانە ڕەنگی ڕەش هەڵگەڕا، بەڵام هەر دانی بە خۆیدا گرت و ڕووی کردەوە من و وتی. ئەی ئێستا تۆ لە کوێی؟ پێم وت، لە هەمان جێگا، لە پاوناڵد پرێس. سەرێکی لەقان و گەڕایە دواوە، بە دوای شتومەکانیدا. بەڵام لە دەموچاویدا دیار بوو ئەم هەواڵە چ پشکۆیەک بوو، چۆن چزا بە دڵیدا. عەرەبانەیەکی گرد و شتومەکەکانمان تێپەستا، کە لە ناویاندا سندووقێک مۆزم بەدی کرد، بە تاسەوە لێم پرسی. کاکە ئەمە هی خۆمانە؟ هەڵوێستەیەکی کرد و ئینجا وتی هێشتا زۆر سەوزن دەبێ یەک دوو ڕۆژێک بمێنەوە تا زەر دەبن ئینجا دەتوانین بیان خۆین لە ڕێگای ماڵ سێدنی لەسەر یەک لەبەری دایکمەوە پرسیاری لێ دەکردم پاشان وتی خۆم هەڵکڕاندبوو بە مژدەوە بێمەوە بۆ لای بیست پاوەنی زێڕم پاشەکەوت کردووە دام نابوو یەکەم هەواڵی خۆشم پاش چاو پێکەوتنی ئەم بیست پاوە نەبێ لەناو پاپۆڕەکە لەگەڵ سەربازەکانە یانسیبمان کرد و ئەم پارەیەم بۆ دەرچوو اینجا باسیەوەی کرد کە بە تەمایە لەم کارەی ئێستەی دەست هەڵگرێ و هەوڵی کارکردن لە شانۆدا بدا، بەو حسابەی ئەم بیست پاوەنە بیست هەفتە دەمانبات بە رێ و ئەو لەو ماوەیەدا کارێکی هەر چەند دەکەوێ. ئەشێ، ئەشێ هەموو دەرویەکمان لێ بگیرێ. سەرتان نەیەشێنم بە پیرە سندووقە مۆزەوە کە هەم پیرەژنی خاوەن خانوو هەم دراوسێکانی ورووژاند گەیشتینەوە ماڵ. پیرەژن بێ یەک و دوو کردن مەسەلەی نەخۆشیەکەی دایکمی لە نوکەوە بۆ سێدنی گێڕایەوە. هەر ئەو ڕۆژە سێدنی چووە بازار و دەستێ جلی نوێی بۆ کڕیم و پاش ئەوە پێکەوە چووین بۆ ئاهەنگێکی مۆسیقا، کە لە هۆڵەکەیا دانیشتین سێدنی سەیرێکی چواردەوری کرد و هەناسەیەکی هەڵکێشا و لەبەر خۆیە وتی. ئاخ داخی بەجەرگم چەند خۆش بوو، چەند خۆش بوو ئێستا دایکیشمان لەگەڵا بوایە. هەر خۆم دەزانم چەند بەمە دەگەشایە. دوای ئەوە پێکەوە چوین بۆ سەردانی دایکم. پاش چاوەڕوانکردنێکی ڕۆح دەرهێن هێنایان بۆ لام. ڕەنگی زەرد و لێوەکانی شینەوە بوو بوو بوون لەگەڵ ئەوەشا ناسیمانیەوە. ئەوەندە بە گەرمی و سۆزەوە سەردانەکەمانی وەرنەگرت. سیدنی زۆری هەوڵدا سەرنجی ڕاکێشێ بۆ ئەو پارەی کە لەگەڵ خۆیدا هێناویەتیەوە یان باسی خۆی و. بێگومان نەگەرە و ئێوارەیە پیاڵەیەک چاتان بامایەتی منیش بۆ خۆم چاکە بوومەوە. ئەم قزەی واچ زابە جگەرمدا کە تا ماوەیەک لە گوێمدا هەر دەزرنگایەوە هەرکە دەهاتەوە بیرم کزەم لە جەرگەوەدا زۆر جار ڕۆژگار کەسێکی داوەتە بەر تیری نەبوونی و برسیەتی و بێکەسی و شێوەی جۆرا و جۆری تری کڵۆڵی تا و کەسە بە تەواوی قاڵبەتەوە و غاراوە ئینجا لە ناکاوە بەخت زەردەخەنەیەکی بۆ کردووە و دوایی بۆی تریقاوەتەوە و خستویەتە باوەشی بەهشتی بەختەوەری و نەردەوە من باشترین نمونەی ئەو جۆرە کەسە ڕۆژنامە فرۆشی کرێکاری چاپخان دروستکردنی لە عابەی منداڵان پفدانی هەویری شوشە بەردەستی کەری دکتۆر هەموو هەموو ئەمانەم کردووە بەڵام لە هەمووم کارانەیە هەرگیز تروسکەی خەونێک لە مێشکمدا نەکوژاوەتەوە و وەکو سێدنی برام هەرگیز هونەری شانۆ و کردنی ئەکتەری بە پیشە تەنانەت یەک سەعات فکر و خەیاڵمی بەر نەداوە بۆیە هەر کاتێ بۆم دەلوا خێرا پێڵاوەکانم بۆ یاغ دەکرد و جلەکانم بە فڵچە تۆزپەر دەکرد و یەکسەر بەرەو دەستگای شانۆگەری پلاک مۆڕۆ خۆم دەکوتا بەڵام ئەوەندەم ئەم هاتوچۆیە کرد تاجلەکانم شەڕ و وڕبوون و ئیتر کەڵکی شوێنی ئەوهایان پێوە نەما کە جاری یەکەم سەرم کرد بەم ئاژانسەدا، مەڵبەندەکە بەو ئەکتەری ڕێک و پێکی خاوێنی پۆشتە چ ئافرەت چ پیاو ڕازابوو. هەموو ئاڵقاڵقەیان بەستبوو، بە فیز و لە خۆدەرچوونەوە قسەیان بۆ یەک دەکرد. بە ماتەمات خۆم کرد بە ناویانا و بە ترسەوە لە قوژبنێکی لای نزیکی دەرگاکەوە وەستام. هەستم بە شەرمەزارییەکی زۆر دەکرد و هۆشم زۆرتر لای پینەی جلەکانم و دەمی کراوەی پێڵاوەکانم بوو کە هەوڵم دەدا دەرنەکەون. لە ناکاوێکا کاربەدەستێکی جاهێڵی دەزگاکە دەرکەوت و دڕی بە ئەکتەرەکاندا ڕووی دەکردە یەکە یەکەیان بە دەگمەن نەبێ نیانی دەبوارد و یەک قسەی بۆ هەمویان دوو پات دەکردەوە کاکە بە داخەوە بۆ تۆ هیچمان نییە بۆ تۆشنا برام تۆش هەر هیچ هەروەها تۆش کاچی خۆم ببورن بەداخەوە هیچمان نییە بەم جۆرە وەکو چۆن پاژ نوێش پەرزگە هێواش هێوا چۆڵە بێ ئاوەها خەڵکەکە مەڵبندەکەیان چۆڵ کرد و قەرەباڵگیەکە بە تەواوی ڕەوە تەنها من هێڵرامەوە تەنیا بە من نەوترا تۆش هیچ. کە کابرا گەیشتە لام و سەیری کرد بە تەنها ماومەتەوە سەیرێکی کردم و وتی. ئەی تۆ چیت دەوێ؟ هەستم کرد بەوەی کە قوڕگم کەرخ بووە و تەڕایی تێدا نەماوە یان شتێک گرتوویەتی بەڵام هەرچۆنێک بێ هێزم دایە بەر خۆم و وەکوو تاساوێک وتم هیچ دەوری مناڵتان نییە؟ خۆت ناونووس کردووە؟ سەرێکم بە بەتەما بووم بگرێتە قۆڵم و دەرم کاتە دەرەوە یان هەر نەبێ بڵێ باوکەکەم شەڕمان پێ دەفرۆشی. کەچی دەستی گرتم و بەرەو ژوورێک پەلکێشی کردم لەوێ ناو و ناونیشان و ئەدرەسی لێوەرگرتم وتی هەر شتێک بێتە دەست کە کەڵکی تۆی پێوە هەبێ ئاگادارت دەکەم شنەبایەکی فێنک بەدڵەما هات و خواحافیزیم لێ کرد و ڕۆیشتم لە ڕێگا هەستم بەوە دەکرد کە شتێکم کردووە بە شتێک دڵخۆشیەکەشم هی ئەوە بوو کە بە سەلامەتی بۆی دەرچووم و تووشی زەجر و گاڵتە پێکردن نەهاتم. ماوەیەک تێپەڕی. لەو ماوەیەدا سێدنی هاتەوە. پاش مانگێک دوای هاتنەوەی سێدنی، پسوڵەیەکم پێ گەیشت کە لە ئاژانسی بلاکمۆڕۆوە هاتبوو، تێیدا نووسرابوو، تکایە وەرە بۆ ئاژانسی بلاکمۆڕۆ لە شەقامی بید نۆردستراند. خێرا دەستەجلە نوێیەکەمم کردە بەر و بەپەلە بەرەو ئەوێ کوتام. هەر کە گەیشتمە مەڵبەندی ئاژانسەکە یەکسەر برام بۆ لای میستەر بلاک مۆڕۆ خۆی، پیاوێکی ڕووخۆشی دەم بە پێکەنینی بە وێڵ بوو، واتە بە تەواوی بە پێچەوانەی ئەو وێنەیەوە کە من لە مێشکی خۆما بۆم درووست کردبوو کە بریتی بوو لە کابرایەکی تووڕەی کەم دووی فیزدل کە پیاو لە بەردەمیدا سام بیگرێ و زمانی لاڵ بێت و قسەی بۆ نەک نەخێر تابڵێی خۆش مەشرەب و ڕەزا سووک هاتە بەر چاوم. نامەیەکی دامێ کە بیدەم بە میستەر هامیڵتن ناوێک کە لە بەشێکی تری ئاژانسەکەدا کاری دەکرد. نامەم بۆ کابرا برد و ئەویش پاش خوێندنەوەی سەیرێکی کردم و بە زەردەخەنەیەکەوە وتی، ئێ کاکیلە دەتوانی کاری شانۆگەری بکەی؟ بە بێ یەک و دوو وتم، بەڵێ، بەڵێ دەتوانم. دروشکۆڵەیەکیشم لەبارەی خۆمەوە کرد. کە لێی پرسیم تەمەنت چەنە؟ وتم، تەمەنم چواردە ساڵە. لە کاتێکا تازە پێم نابووە سیانزەوە. وتی باشە، دەوری نۆکەرێک لە شەرلۆک هۆڵمز دا دەدەینێ کە ناوی بیلێیە. تیپەکەمان گەڕۆکە، لەبەر ئەوە دەبێ لە ئیستەوە خۆت بۆ گەشتێکی چل هەفتەیی لە سەرەتای پاییزا ئامادە بکەی. هەروەها وتی ئێستا دەوری مناڵێک هەیە لە نوماییشێکا کە میستەر. سنتز بێری ناوێک دەیگێڕێ. ئەم لە نمایشنامەکەی پایزدا دەوری سەرەکی دەگێڕێ. بەر لە دەستکردن بە گەشتەکەی هەفتەی دوو پاوەن و دە شلنگ وەردەگری. ئەگەرچی هەفتەی دوو پاوەن و دە شلنگ پارەیەک بوو کە لە خەونی شا بیرم لێ نەکردبۆوە بەڵام چاوم داگرت و وتم باشە با پرسێکیش بە براکەم بکەم. مستەر هامێڵتن دای لە قاقای پێکەنین. وا دیار بوو ئەمەی زۆر پێ خۆش بوو بۆیە هەموو ئیشکەرانی لقەکەی کۆکردەوە وتی، سەیری ئەم مەکتەرە پچکۆلەیە بکەن. ئەمە بیلێیە. ئێوە پێتان چۆنە؟ هەموو بە میهرەبانیەوە سەیریان کردم و چەند کەسێکیان دایان بە پشتم دا و ڕوویان کردە میستەر هاملتن و وتیان زۆر باشە قسووری نییە، لە دڵی خۆما وتم خوایە ئەمە خەونە یان ڕاستییە؟ وام دەهاتە بەرچاو کە دنیا لە یەک دەقیقەدا گۆڕراوە و هەمووی بۆتە باوەشی خۆشەویستی و بۆ من کراوەتەوە. پاش ئەوە میستەر هاملتن پسووڵەیەکی بۆ، سێنتس بێری، دا پێم و جێگەکەی ئەمی بۆ تاریف کردم، منیش بێ وەستان و بێ هاوردانەوە تێم تەقاند، بەڕاستی پێم زەوی نەدەگرت. کە گەیشتمە لای مستەر سێنتزبێری، هەمان نومایشنامە دووپات کرایە و ئەویش خەڵکەکەی لێم کۆکردەوە، ئینجا دەورەکەمی بە نوسراوی دایە دەستم و وتی، ئەمە شەخسیەتێکی گرنگی شانۆگەریەکەیە، تەزویەکی ترس بە دڵم داهات، نەکا لێم داوا کا لەبەر چاوی خۆی بیخوێنمەوە، چونکە ئەوەندەم لە توانای خۆم لە خوێندنەوەدا ڕا نەدەبینی، خوای من و تۆ کردی پێی وتم، بیبەرە ماڵەوە، لەوێ بە کاوەخۆ بیخوێنەرەوە، چونکە هەفتەکەی تر پرۆڤەمان نیە. خواحافیزیم لەو کرد و بەرەو ماڵ تێم تەقاند. لە خۆشیدا هەر ئەوەم مابوو باڵ بگرم. ڕووداوەکان تازە خەریک بوون لەبەر چاوم لە خەیاڵەوە قەوارەیان دەگرت و دەبوون بە ڕاستی. لە دڵی خۆما دەموت، ئەمە چۆن ئاوها لە ناکاوا نووکی گاسنم لە گوێی کوپەی زێڕ گیر بوو. بەڵێ، ئەمە ڕۆژەکەیە. وا تاریکە شەوی دوور و درێژ ڕەویەوە و کازیوەی بەیانێکی نوێ خەریکە سەراپای ژیانم دەگرێتە ئامێز و دەیکا بە خەونێکی بێ کۆتایی. ئەو خەونەی کە دایکم. هەمیشە بە دوایەوە لە ڕاکردندا بوو. تا ئەڵقەی داهاتوو بەخواتانە سپێرین.